عادەتی بازرگانەکان وایە ئەڵێ هەموو شتێ بە قەڵەم و کاغەز بۆی زەرەر نەکەن بۆ هیچی ون نەبێن باشە منیش ئەڵەم بە قەڵەم و کاغەز کاکەر بە حسابێکی خۆمان بکەین ئەوە قەڵەم و کاغەز پیرترین کەسمان لە مەجلیسەیە کێ عمری چەنە وتمان حەفتا هەشتا نەوە ساڵێکی تایە تۆ ئەڵە بڵێ سە ساڵ باش ئەم سە ساڵە وازی لێ بێنە مەڵێ خەوی تایە نەخۆشی تایە هیلاک بوونی تایە ئەوانە نە هەر بڵێ خۆشی بۆ ئیسراحەت بۆ هەر لە کەیف و سەمایە بۆم ئێ دوای سە ساڵا بێ بەچی تاڵ نە قبرێکی تەنگ و تار هەتا ڕۆژی قیامەت ئەم ڕۆژی قیامەتە پەنجا هەزار ساڵی دنیاە پەنجا هەزار ساڵی دنیا کاکی سە ساڵە کە دڵە بە عمرەکە و خۆشە و ڕاوبواردووە پەنجا هەزار ساڵ ئیتر نەجا دوای پەنجا هەزار ساڵەکە نا ئەو بەس ڕۆژی حسابکردنەکەیە ئەو بەس حساب و لێپرسینەوەیە قەبرەکە هەتا قیامەت، قیامەتیش پەنجا هەزار دانە ساڵ، ئەمە هێشتا نەگەیشتوویتە ماڵی خۆت، ئەمە ماڵەکە نییە، ئەمە ڕێگەکەیە. ئێ لە دوای ئەوە ئیمە الجەنەتو ئەبەدا و ئیمە النارو ئەبەدا، یا هەتا هەتایە بەهەشت یا هەتا هەتایە جەهەنەم، خوا پەنامان بە. نازدارترین کەسی خەڵکی دنیا ئەهێنن کە خەڵکی جەهەنەمە خوا پەنامان با کە جەهەنەمیە نازدارترین کەس کە لە دنیا ناخۆشی بەسەر ناتۆ و دەوڵەمەند بۆ و جوان بۆ و خزمەتکاری هەبووە و لەشی ساغ بۆ هەموو نیعمەتەکانی هەبووە ئەڵێ ڕۆژی قیامە دەیهێنن ئەو کابرا جەهەنەمیە کە لە دنیا لە هەموو کەس نازدارتر بووە ئەفەرمێ فیغمس غمسە فی النار یەک تێ هەڵکێشان لە ئاگری هەڵە کێشنووی هێنە دەرەوە اینجا لە خوای گەورە پێڵێ هەر ڕەئیتە خەیرەن قەت تۆ قەت خۆشی لە خۆت دیوە ئەڵێ لا وعزەتی تیا ڕەبی نە بە عزەتی تۆ خوای گەورە خۆشی مەعنا بێ من نەم دیوە لە بیریە باتەوە یەک تێ هەڵکێشان لەو ئاگرا ئەوەی خۆشی بێ هێنێتە دەرەوە لە گیانی اینجا فەرمێت ويؤتى بأبأس أهل الدنيا من أهل الجنة بەڵاویترین کەسی دنیا کە دایم لە نەخۆشی و بەڵا و موسیبەت و تەنگەژەیا بوو خۆشی لە خۆی نەدیبوو لە دنیایا هەر لە ئازارا بوو هەر لە عەزابا بوو لەوانەی کە لەوانەیە بەسەر سنگ و دەبوو چاو بڕۆن بە ڕێگەیا ئەڵێ ڕۆژی قیامەت ئەیهێنن خوای گەورە فەیەغمیس و یا فەیغمەس و غەمسەتەن فی الجنە یەک تۆزی خاتە باشتەوەی هێنێتە دەرەوە یەک تۆز ئینجا پێڵێ هەر ڕەئەیتە بؤسەن یاخود شەڕەن قەت قەت ناخۆشی دیوە ئەڵێ لا وعیزەتی کە یا ڕەبی نە بە عیزەتی خوای گەورە ئەوەی ناخۆشی بێنەم دیوە ئەوە بەهەشتە و ئەوەش جەهەنەمە ئێمە ئەهلی ئیمانین ئێمە کەسانێکین باوەڕمان بەخوا هەیە ئێمە ئەزانین ئەمرین کە مردین حسابمان لەگەڵ ئاکرێت زیمو ئەکرێینەوە باشە ئەگەر کابرایەک باوەڕی بەخوا نەبێ قەیناکەوە ناگەڕێتەوە کابرا نەگبەتە و نابوتە و هم کەل ئەنعامی بەل هم ئەفەل بەڵام ئێمە بۆ ئێمە بووە دڕڕق بووین ئێمە بووە خوامان بیر ناکەوێتەوە ئێمە بۆ باوەشمان کردو بە دنیاە ئێمە یەکی مسلمان کە قیامەتمان لە پێشاوە و ئەزانی خوامان باتۆ لای خۆی و پێمان ئەڵێ بۆ بۆ دوات کرد؟ بۆ ئەمەت کرد؟ ئەم پاروە لە کوێ هێنا؟ ئەم پارەیە چۆن پیا کرد؟ چۆنی خەرج کرد؟ کە پێغەمە سواسە لەمە فەرمێ هیچ کەس پێی ناترازێ لە قیامەتە هەتا چەند پرسیارێکی زۆر گرنگە لی نەکەن یەکێ لەوانە گەنجی و لە چیا سەرف کرد؟ خەریکی چی بووی ئاوارە دانە تۆ جوابێک بۆ خۆت دانێ گەنجی لە چیا سەرف کردو خەریکی چی بووی عمر بە چی بردە سەر ئەو پارەی پیاو کرد چۆنی خەرج کرد لە کوێ هێناو لە چیا سەرف کرد ئەو سەحەتە خۆشە و جوانەی کە کەیسا قەیری نابانی تا نەخۆش نەکەوی چۆنە سەرف کرد ئەم ڕێکە تۆ لەشە ساغە و خزمەتی دینی پێکرێ خوا لەبیر نەبێ سبەینە کە بووی بە پیرە مردێکی پێتوانای کەڵتە لەویا کەوتی تازە تو ئیسفادەی چی هەیە تازاگەڕی تۆ بۆ لای خوا تۆ بەکردن گەڕانەوە بۆ لای خوا واجبە لەسەر هەمومان بگەڕینەوە ڕەمەزانمان لە پێشە بیکەن بە خاتی خوا ئەم ڕەمەزانە هەر یەکەو لە بینی خۆی خوای خۆیان لاپەڕێکی تازە هەڵەنەوە لە خۆمانەوە دەست پێ بکەین خەڵک چاومان لێ ئەکات ئەگەر تۆ باش بی ماڵ و مناڵەکەشی باش ئەبێت تۆ هەستایی بۆ شەونێژ و سوژدە بر ماڵ و مناڵەکەشت چاول لێ ئەکەن تۆ دوو نەسیحەتی خێرەکرد لە جیاتی ئەوی دوو سیدی گۆرانی بەریتەوە دوو سیدی وتارێ بردەوە دوو کتێبی پڕ ئیمان و ئیسلامەتی بردەوە بۆ ماڵەکەتەوە خێرە گەخەیتە ماڵەکەتەوە خەڵکێکی کەش چاو لێکە با لە خۆمانەوە دەست پێ بکەین من حەزەکەم چەند خاڵێکی گرنگ هەیە لەسەر کۆمەڵێ پرسیار کە گەنجەکان بەردەوام لەسەر قەزەی تۆبەکردن ئەی وروژێن و حەلیان لای نییە یاخود هەنگەشت بە غەڵەت تێگەیشتون زۆر بە پەلا ئەو خاڵانە ئاماژەی پێ ئەەکەم لە خزمەتتانە ئێمە ئەزانین کەوا تۆ بەکردن ئەوەی کە خوێندومانە لە هەج مامۆسایەکی ئاینی پرسی ئەڵە چوار شەرتی هەیە شەرتی یەکەمینیان دەست و بر دەست لە گونا هەڵگری ئەبێ دەست لە گوناحەکان هەڵگری ئەوە شەرتی یەکەمە شەرتی دووهەم ئەبێت پەشیمان بی لەوەی کە کردوتە شەرتی سێهەم بەڵێن بەی کە نەیکەیتەوە لە دڵی خۆتا قەرار بەی کە نەیکەیتەوە جارێکی تر دەستی لێ هەڵگرە پەشیمان بە لەوەی کردوتە وعد بەی کە نەیکەیتەوە خاڵی چوارەمی نیشان ئەگەر حەقی خەڵک بوو ئەبێ بیدەیتەوە ئەگەر زوڵمێکی لە خەڵک کردبوو ئەبێ ئەو حەقا بدەیتەوە باش بەڵام من ئەم چوارە تەقریبەن هەموومانەی زانین پێمان وتراوە الحمدللە ئەوەی کە موسڵمانە و کەینی هەیە لەسەر ئەوە شتێک فێر بۆ شتێکی پێوتراوە بەڵام کۆمەڵی خاڵی تر هەیە کە من حەزەکەم ئیزافەی کەم بۆ ئەم چوارشتە بۆ ئەوەی تۆبەکانمان ڕێک بێ و گەڕانەوەکانمان بەو شێوێ بێ کە خی تەبارک وتەعاالە خۆی ئەوێت خاڵی یەکەم ئێمە ئەو تۆبەی کە ئەیکەین کە ئەو گەڕانەوەیمان بۆ لای خوا ئەبێ تۆبێک بێ لە بەرخوا بێ لە ترسا نەبێ مەسەن بۆ نمونە ئێمە زەلامان هەیە تۆبە لە گوناحەیەەکە لە بەرەوەی تر بۆی ناکرێت لەبەرەوەی کە گوناحەکەی بۆ ناکرێت ئەدە وڵا تۆبەم لێ کردووە نایکەم پارەی پێ نەماوە ئەڵێ تە عرق ناخۆمەوە کاک تۆ پارە پێ نەماوە کابرا پیر بووە بۆی ناکرێ ئەڵێ تر زینا ناکەم تۆبەم کردووە تۆ یەکێک لە مەرجەکانی ئەو تۆبەکردە ئەوەیەکەوە ئەو شتە لەبەر خوا بێ لەبەر هۆکارێکی کە نەبووبێت لەبەر خوا ترسی خوا وای لێ کردبێتی بگەڕیتەوە دەست لەو گوناحە هەڵگری نەک هۆکارێکی دنیایی ئێمە هەمانە کابرا لەبەر سڵ ئەو ناوی خۆی واز لە گوناحێنێ نایکا بەڵە بە عیبانە بۆ لەبەر خوا نەبووە خێرە ناگا خێرەکە بۆ نانوسێ ئەو تۆبە نییە هەمانە لەبەر سەحەت و قوتی خۆی ئەترسێ تووشی نەخۆشیەک بێ واز لە هەنگێ گوناهێنێ نایکە لەبەر سەحەتێتی لەبەر خوا نییە ئەبێ ئاگاتان لێبێ وردەکاری ئەم ئیشە بزانن خوا ئاگای لە ترپەی دڵمانە تو بزانی لەبەر چی ئەگەر کاری نەکرداتە سەر سەحەتێ نەدەکرد ئەگەر بزانیا لە ناو خەڵکە ئابڕوو ناچوو نەدەکرد لەبەر خوا وازێنایە لە ترسی خەڵک ئەمە شەرتە ها ئەمە ئەبێ زانی تۆ بەکردن لەبەر خوایە لەبەر خەڵک نییە خاڵێکی تر زەلامێک ئەڵێ تۆ بەم کردووە باش هەر بەڕاستی شێتی تۆ بی کردووە لە گوناحەکە نەشی کردوەتەوە لە ڕۆژۆی شکوتێکی کردو نەچێتەوە بەلایە بەڵام ئەم زەلامە هێشتا شیرینی گوناحەکە لە دڵیا ماوە شیرینیەکەی هەر دانیشێ پیر بووە لەناو گەنجان ئایگەڕێتەوە ئەڤانن کە گەنج بوون باسی کوڕێنی خۆی ئەیگێڕێتەوە ئاوای کردو ئاوای کردوە ئەگەر تۆ پەشیمانی بە فەخرەوە بە شانوباڵی گوناحەکانتە هەڵەیی هێشتا شیرینی گوناحەکان لە وئشربوا فی قلوبهم العجل بکفرهم جوولەکەکان خۆشەویستی گوێرەکەکە ئەڵێ تا ئیساش لە دڵیان نەماوە گوێرەکەکەی کە موسا سووتانی و کردی بە خۆڵەمێش و فڕیایە نە ئاکۆ هەر یە کەسێ شیرینی گوناحەکە لە دڵیان ماوە وازیشی لێ ناوە بەڵام حەزی لێ ئەکا ئەوە یەکێکی ترە لەو مشکلانە ئەبێت تو وان لێ بێت ڕق لەو گوناحە بێتەوە ڕق هەتا وای یەعنی زەلامێک زینای تەرک کردووە کەچی زۆر جار بەداخەوەیە بووی عەرەقی تەرک کردووە بەداخەوە بووی جگەرەی تەرک کردووە بەداخەوەیە بووی حەزەکە فرسەت هەیە بیکێشێتەوە ئەو تۆ بەکردن نییە تۆ بەکردنەوەی بێزر لێ بێتەوە هەر جارێک بیری کەوتەوە گیانە دایە دەبڵێ خوایە پەشیمانم من فڵانە ڕۆژە و گوناحەم کردووە خوایە شیرینی و گوناحە لە دڵم دەرکەی خاڵێکی تر ئەبێ دەستپێشێکی بۆ تۆ با هەر یەکە سێڵە باشە پەلە مەکە با بێ ڕەمەزان بیشەڵا تۆ باکەم ئەکاکی کێ گرنتی یاوی دێت تا ڕەمەزانە ژی کێ گرنتی داوی تێ تا ڕەمەزانە ژی باسی خەلیفەیەک لە خەلیفەکانی زمانی عباسەکانە گێڕنەوە باوکی عەڵی خوایکە جان باو گەمرد و کوڕە بوو بە خەلیفە نازان مقتدر بالله کامیانە باوک مرد و کوڕە بوو بە خەلیفە لەم لاوە تازەیە لەم لاوە شاییە تازەیە باوک مردووە شاییە کوڕە بۆ بە خەلیفە باش شەو کوڕە لە خەوا بینی هاتنە خەوی پیان وت تۆ تا بیست و دوو ساڵ حکومەکەی تا چەند تا بیست و دوو ساڵ حکومەکەی کە خەبەری بۆ بوو بەیانی کاکە یەک ئاهەنگی گەورەی گێڕاوت یەزانە خەوێکی زۆر خۆشم دیوە ئەمەلی خێری پێویشەڵە تا بیست و دوو ساڵی تر من لەسەر حکومە بم لەسەر تەختی خەلافە دەبم بیست و دوو ساڵ وەڵا ئاهەنگی گێڕا دۆست و ئەحباب و کردی بە هەرا وەڵا شەو بۆ خۆی ڕۆحی دەرچوو مرد دا بالفعل ناوی لە تاریخایە شەوێک خەلیفە بوو بۆ یەک شەو بۆ بەیانی مرد سپاڵەکە بۆیان حساب کرد سەیان کرد ئەو شەوە ببوو بە بیست و دوو ساڵ تو مەسخەوەکە بە عەکسەوە تێگەیشت وتیان تا عمرت تەوا بێ بە بیست و دوو ساڵ حکومەکەی جوای زانی تا بیست و دوو ساڵ لەسەر حکومە بێ یعنی ئەم دنیاە فیتنەی وای تیا ئینسان پێی هەڵە خەڵەتێ کاکە پەلەکە بۆ بۆ تۆ بەکردن زوو فریای کەوە کێ گرتیەوە یاوی پێ تا سبەینێ ئەشی مامۆستایەکی بەڕێز بۆی گێڕامەوە کە زۆر سیقە بەکەم مامۆستا نوری فارس خوا تەمەنی درێژکا و لەشی ساغ بێ ئیشەڵا بۆی گێڕامە باسی زەلامێکی دەوڵەمەنی بۆ کردم وتی سەری بە فەرزی خوایە ناکرد تی عمری لە شەست و پێنج تێپەڕی تی ڕۆژێکیان زۆرم نەسیحەت کرد وتی وەڵا پاش ماوەیەک هات مژدە یانوی تێزانی دەستم کردو بە نوێشکردن ئای وتم خوا لێو بەزیا بێ و چۆن بۆ وتی وەڵا فڵان کەسیش نەسیحەتی کردووم و خۆم تۆ زین بووم وتە گەڕاومەتەوە و دەستم کردەوە بە نوێژکردن ئێ وتم لە خوا بەزیا بێ دەی مادەم وایە تۆ زۆر دەوڵەمەنیشی زەکاتەکەشی بە وتی ئەمەیان چییە تم زەکات زەکاتی دینی خوای گەورە یەکێک لە فەرزەکان دای ناوە زەکاتە وتی زەکات دەزانم وی پارە ئاەن وتم ئا وتی ئەوە چۆنە زۆرە وتم لە کولی چل دینار دینارێ ئەوتی ئا بۆم حساب کە جا زۆر برادرم بوو زۆر سیقم پێکە وتی وەڵا بۆم حساب کرد پارەیەکی زۆری کرد های های وتی وەڵا وەڵا ئەگەر وابێ نوێژەکەش ناکەم وەڵا خەریکە ماڵم کاو لەکرد ڕەواسبێ لە شتەی کەشم لێ دۆزنەوە سبحان الله وتی بەهۆی ئەوە نوێژەکەشی تەرک کرد وتی واللهی دوو مانگی پێ نەچوو دوای ئەوە مرد تو نازایی دوو مانگە ماوە دڵە نایە دینارێ بکەی بەخێر لەبەر خوا شەڕتە لەسەری نوێژەکەشت تەرەکرد بەهۆی ئەوە خوا پەنامان بە ئەو عاقیبەت شەڕیە تۆ نەزانی دوو مانگە ماوە لە ژیانە تازە هاتۆ نوێژم بۆکە نوێژەکەش وەڵا لەبەرەوەی زەکاتی تیا پاری تیا لەوەش پەشیمان بۆ وتی نە نوێژ و نە ڕۆژوەڵا نە زەکات وتی مرد ئاوە تۆ قەبرە خوا پەنامان بە کاکە پەلەکەن بۆ تۆ بە کەس گرنتیەوەی ناویتێ تا سبەینی ئەژیت خاڵێکی تر ئەمە سێ خاڵم عرض کردن بێجگە لەو چوارەی تر کە ئێمە هەموو ئەیزانین چوارەم ئەبێ لە تۆبەکە و بترسی هەڵوەشێتەوە نابێ بڵێ وەڵا خۆ تا دەوتم ئەستەغفر الله خوای گیان تۆ بەخوای لێم بوری تا بەخوا قبوڵی کردووە کاکە تۆ بەکردن وا نییە تۆ ئەبێ ئینسانی موسڵمان گوناحێکی بچووگەکە ئەوە زانێ ئەو شاخەوە تا بەسەر تەپوی سەریەوە هەر لە خەفەتایە هەر لە بێتاقەتایە زەلامێکی کەش گوناحی گەورەی کردووە دنیای هێناوەتە خوارەوە وەکو مێشێ لە دەموچاوی دەرکا بە خەیاڵیان نایە ئینسانی ئیماندار بە گوناحێکی بچووک ئەتلێتەوە شەو تا بەیانی ئەگری پەشیمانە هێشتا ترسێ خوا لێ قوڵ نەکردێ ئەمیژێ لەم لاوە گوناحی کردووە خوا پەناما بە وەکو شاخ چۆ بە ئاسمانە وەکو چییە کە چێڵەچی تاکەجا چیم کردووە وەڵڵا من نەچمە باشتەوە کەس ناچێتە باش بە نەعلی خۆم و پێڵاوی خۆم وەچمە باشتەوە خوا پەنامان بە ئەوە تۆبەکردن نییە ئەوە گەڕانەوە نییە بۆ لای خوا سان باش شەرم لە خوا بکە زانە تۆ بێ ئەمری کێو کردووە من مامۆستایەکم دەرفەڵێمەوە چەند ساڵە دەرفەڵێمەوە باوەڕتان بێ نەک من هەرج مامۆستایەکی تر کە دەرزەڵێت تۆ لە مەکتەبە لە دەرسێکا چوار جار پێنج جار بە تەلەبەیەک بڵێم جوان دانیشە و جوان دانانیشە پژمن یەگرم و فڕێمە دەرەوە باشە بەس نوێژ نەکردن بەس نوێژ نەکردنەکەی حسابکە زەلامێک کە نوێژی نەکردو ڕۆژی پێنج جار گەورەترین بێ ئەمری خوای کردووە بێجگە لە گوناحەکانی تر لە غیبەت و نەظەر و بوختان و جوێننان و ناشکوری کردن و ئەملا و ئەولا، وەرە حسابی کە ئەم هەموو گوناحە کۆی کەرەوە عومرت چەنە هەر ڕۆژی چەند گوناحی کردبێ بە چەند گوناحەوە ئەچیتە بەر دەمی خوا هێشتا تۆ منەت بەسەر خوایاکەی زەلام دێ بۆلام باشە مامۆسا گەر ئەو شتە بکەم خێرەکەی چەنە خوا چەنم بۆ نووسێ ئەگەر ئەو نوێژە بکەم خێرەکەی زۆرە زۆرم بۆ نووسێ ئەو کوایە زەلامێک ڕەش و ڕوود نەگبەت لە برسا مردوو جلەکانی دڕاو لەو سەرجادەیە کەوتووە تۆش بە زەیو تایەتەوە پەلیەک لێڵێسە بە قوربان و بوات داماو بووی هەسەر با ببەمەوە بۆ ماڵەوە ئەی بیتەوە ماڵەوە جوانی بیتە حەمامەوە جلی جوانی ئەی تێ پاکیەکەیتەوە ئیسراحەت خواردنی باشەکەیتە بەردەم ئەڵی دەی بخۆ ئەڵێ جا باشە ئەگەر بخۆم چیمەیتێ ئەگەر بخۆم چیمەیتێ ئەخ تخوا مە قسەیە خوای گەورە تۆ بێ ئەدەبی و غەڵەتی کردو بەرامبەر بەخوا خوا بانگی دەکارە وەرە لێو ببوورێم وەرە بڵێ ئەستەغفر الله بڵێ سبحان الله با دە خێرێ بۆ بنووسم و دە گوناحی لێ بکەمەوە بڵێ لا إله إلا الله با بینی عەرز و عاسمانی بۆ پڕکەم لە خێر ئەگەر واموت زۆرم خێرەی تێ چەندمەی تێ تخوا ئەمە قسەیە یعنی زەلامی وادی ئەمە نەک بڵێ شتێکی غەریبێ چەند جاریە نەم پرسیارە لەم نەکەن مامۆستا ئەو شتە خێرەکەی چەندە زۆرە یعنی گەر زۆر نەبێ نایکە یەکێکی تر لە شەرتەکانی تۆبە استدراك ما فات من حق الله إن كان ممكنا ئەگەر زانی و حەقێ فەوتاوە ئەمڕۆ بۆت ئەدرێتەوە شەرتی تۆ بە ئەوەیە بیکەی مەسەلەن تۆ ئەگەر چەند ساڵە زەکاتت نەیاوە دەوڵەمەنی ئەمڕۆ تۆ بۆ کردو گەڕاویتەوە دەبڕۆ زەکاتانی پێشوش بە ئەو خێرانی پێشوو کە حەقی پێشووتر بکەرەوە حەق بکەرەوە حەق ئەمڕۆ مادەم شتی زیاتر پێکرێ مەرجی تۆپەکەت ئەوەیە بۆی بیسەلمێنی کە تۆ بەیکی ڕاستیت کردووە نەک بێ بە هینێکەوە ئەڵی لە جەرگە دەبڕن تاکو دەڵێت دێ دینارێکی لە ناو پارەکانی ئەگەڕێت سەد ئاوای لەکدانە 250 بدۆزێت تۆ بیا بە کابرا ژێشتا دەستی ئاوە زۆر بەرنابێت لی بێتەوە یەت ئەو لا ئاواکەوازانێت دنیای داگیر کردووە 250 کردو بەخێر پیاوی موسڵمان پیاوی خێرە و مەنگ جارێ بە دوای خراپەکانی پێشوا گەڕە کورد بە کورد حەلی کا و چاکی کات پڕی کاتەوە ناژێڵە کەس پێی بزانێ تۆ بەکردن ئەوەیە بدەوێ کەلێنەکانی پێشوت پڕکەیتەوە کاکە بەوەهی مەبە بەخۆ منوتم بەستەخفرڵا تا شێ دەستم بەرز کردو بە ئاسماوتم خوای پەشیمانم بۆ ئەدوێ جاریکە و گوناح ناکەم تر تاو قابلە بۆ لێم خۆش نابێ ئەو تۆ بەکردنی تەواو نییە ئەوە نوقسانە ئەو تۆ بەیە یەکێکی تر لە شەرتەکان ئەو شوێنەی گوناحی تیاکەی لی دوورکەوەرەوە مەسەلەن شوێنێکەیە تۆ چیتە ئەو شوێنە بەهۆی ئەو جێگەیەوە تووشی گوناحەبی هەر جارە چیتە ئەو جێگەیە تووشی گوناحەبی لی دوورکەوەرەوە کاکە وەک وایە تۆ بەنزینی خستوێتە تەنیش ئاگرەوە مادەم ئەزانی بەهۆی ئەوە تووشی گوناحەبی ئەگەر ڕاست دەکەی تۆ بەو کردوواسە شوێنەکە بەجێ بێڵە کاکە لەوێ مەبە مادەم تۆ بەهۆی ئەو جێگەی و تووشی گوناحەبی یا هەر دڵێ بۆیە حەزل لێ و دڵێ بۆی لێ ئەدا یەکێ لە مەرجەکانی ڕاستێتی تۆ بەکردن ئەوەیە شوێنی گوناحکردن بەجێ بێڵیت نەگەڕی تۆ بەلایە بیخێتە پشخۆتە وازی لێ بێنی ئەو شوێنە لا ئاگر بێ ئەو ڕەفیقەی کە هانی خراپەکەی ئەیایت و ئەیویست گوناحی پێ بکا لی دوورکەوەرەوە پیاوی چابن ئەوەی من عەرزی جەنابتان کەم زۆرە بینم گەنجن لێرە لە خوا بەزیا بێت گەنج زۆر گوێگرێ الحمدلله ئەوانەی شوێن پێغەمەری ژەکەوتن صلی الله عليه وسلم لە سەحابەکان پیرەکان ئەبوو بەکر و عمر بوو هەردووکیان عمریان نێشتا لە فیتێ نەپەڕی بوو ئەو پیرەکانیان بوو ئەوە دوو شێخەکەیان بوو ئەبوبەکر و عومەر عومەر سی ساڵ بوو ئەبوبەکریش سی و هەشت بوو ئەمە دوای ترەوەکانی کە هەمان گەنج بوون گەنجی ئەمڕۆ هیچ شتێ قڕ ناکە بەسەریا بەقەی ڕەفیق نەبێ ڕەفیق ڕەفیق قڕەکە بەسەریا ڕەفیق وەکو ئەو شەیتانەی کە بە گوێتا ئەترپێنێ هیچی لەو کەمتر نییە ئەگەر خراپ بوو ئەگەر چاکیش بوو وەکو ئەو مەلایکەتەی کە پەلی ڕاکێشێ بۆ خێر و چاکە هیچی کەمتر نییە بیکەن بە خاتی خوا ڕەفیقێک کە تۆ بەرەو ئاگر بەرەو خراپە بەرەو فەساد بەرەو ئەوەی کە خوا لێو بڕەنجە ڕاکێشێ ئەو دوژمنە ها مەڵێ وەڵا کوڕی چاکە کورە زۆر منی خۆشێ منیش زۆرم ئەو خۆشێ کورە ئەونە نوکتەی خۆشی لایە پیاو بەبێ ئەو لەگەڵێ قەت بێتاقەت نابێ نا برام دۆست و دژمنی خۆ بناسە کورە دەوەراڵی یەک جاراچینەوە سینەمایەکە ئینجا چی کاکە بژۆ کۆ خەڵکە کۆ خۆ بۆ کافر نابی ئەو ڕەمەزان منیش لەگەڵ تا بەخوا بەڕۆژ تۆرە لەگەڵمە وەرە بابچین یەک بوتڵ بیرە بخۆینەوە وە ئەگەر مش ڕەمەزان لەگەڵێ بەڕۆژەوە بین کاکەوە گەنجی دنیا هەموو خوات و تۆ بۆ ئەنگە وشکی ئەوە چی خۆ دوالێ کردووە ئەم نوع قسانە ئەزانی گەنج چۆنە ڕوخێنێ بە تایبەتی گەنجێک کە دامەزراو نەبێ لە ماڵەوە تربێت نەدرابێ ئەم دێ ئالێرەوە بە دوو قسەی خۆشحاڵیە خەڵەتێنێت ئەی بات هەر ئەو گەشتی زەحمەتە جاری یەکەم تێکەوت گەنجی وا هاتۆ بۆ لام گریاوە بە گریانەوە ژندار مناڵدار ئەڵێ مامۆستا ڕەفتی قاڵیان خەڵەتانم هەرچی خراپ بوو کردم هەر لە ئەهلی مامۆستا ئەو بینیم ڕەمەزان لەگەڵ تۆیا هاتم بۆ جمعار وەڵام تم ڕەمەزان لەگەڵ خۆما بووی مانگ نییە دوو مانگ دوای ڕەمەزان ڕۆژێ بە گریان و هاوتی مامۆستا لە دوای ڕەمەزانەوە ڕەفیق بردومی خوا پەناما بە زیناش و عەرەقیش و هەموو شتێکی خراپیان پێکردم ڕەفیق زۆر مشکیلەیە ئەبێ بزانی ئەمە ئەمە شەیتانێکەوە هاتووە پەل دەگرێ چۆن ئەمە ئەدام کردنێ بە ئاوا لای خوا بە دیندۆران و بە جەهنم دەگەینێ خوا پەناما بە ئەو کەسەی کە گوناحەکەی پێکردی ئەگە تۆ ڕازەکەی تۆ بەو کردووە خۆت لەو دوور خەرەوە ڕەفیقایەتی مەکە بڕۆ بە دوای ڕەفیقێکا بگەڕێ کە عەکسی ئەو بێت بەرەو خوا و بەرەو مزگەوت و بەرەو چاکەت ڕابکێشێت یەکێکی تر لە شەرتەکانی تۆبەکردن ئەمە زۆر مهمە ئاگاتان لێ بێ برام گەنجمان هەیە تۆبەی کردووی تر سەیری فلیمی خراپ ناکە گوێ لە گۆرانی خراپ ناگرێ بەڵام لەگەڵ تۆبەکردنەکە دڵی نایە شریتەکانی هەر هەڵگرتووە نەوەکو سبەینێ پەشیمان بێتەوە لە تۆبەکەی شریتەکانی هەڵگرتووە دڵی نایە وازی لە مۆسیقایە هینکردنێ ناوە تۆبەی کردووە کەچی ئالەتی مۆسیقاکی هەڵگرتووە دڵی نایە چی لێ بکە تۆبەی کردووە ئیتر ڕەسم و هەیکەل دروست ناکا بەدڵی کە دروستی کردووە دڵی نایە بیفەوتێنێ ئەمە تۆبە نییە تۆبەی ڕاستەقینە ئەوەیە ئەمەندە پەشیمان بی لەوە کە ئەو شتانەی بۆ تەمایە و گوناحە هەمووی بفەوتێنی ئەگەر تۆ بە تەمانی سبەینێ بچیتەوە بۆچی هەڵیان نەگری کاکە نیازت چییە یان ئەو شتەی کە گوناحەکەی پێ کردووە لە جیاتی بیشکێنێت، چونکە هەر وەسیلەیەکی فەسادە، چی فرۆشێ بۆی نەگبەتی کە توش کا. ای کاکە ئەو ماڵی تۆی کاول کرد، ئەو شتە تۆی تۆی بێ ئیمان کرد، تۆ چی فرۆشیتەوە؟ معقولە ئەو شتەی کە تۆی تووشی فەساد کرد، تۆ چی بیفرۆشیتەوە؟ ئەمە تۆبەکردن نییە. ئامێرەکان و هۆکارەکانی فاسدکردن و گوناح پێکردن ئەبێ لە ناوبەری لەگەڵ تۆبەکردنەکەتا، ئیناو تۆبەیە ڕاست نییە. باشە یەکێکی تر لە هینەکان ئەوەیە کەوا لاشەیەک بە حرام پێوگەیانوە دوو فریایکەوە پێشەوەی ئاگری جەهنم بیسووتێنێ لە پێناوی خوایە بیتوێنەرەوە ئەو چەوری دووگەی کە بە پاروی حرام قەڵەوە کردو پێوگەیانوە ئەگەر فریای نەکەویت خێرا بە عیبادەت و ذکر و گریان نەیتوێنیتەوە لە جەهنەما بۆ دەتوێنەوە تو تا دوێنێ هەموو بەس بە پارەی حەرام ژیاوی ئەمڕۆ خوا هیدایەتی یاوی تۆ بەو کردووە ئەو لەشەی کە ئەزانی بە پاروی حەرام بە خواردنی حەرام پێو گەیانوە ئەبێ بە ڕۆژوو گرتن بە گریان قورآن خوێنن زۆر ذکرکردن بیتوێنیتەوە لە خزمەتی دینی خۆیان بەگە بەڵکو خی گەورە خلێ خۆش بێ ئەینە ئاوا فەخری پێوە بکەیت ئەوە بە چیش پێوگانوە بە حرام و پاوی حرام خوا پەنامان بە ئەوە مەرجی هین نییە لە دوای هەموو ئەمانەشۆ شەتێکی کەمان هەیە ئەوژەوەی تۆ بەکردن ئەبێ پێش غەرغەرە بێ پێشەوەی بمری پێشەوەی مردنەکە بەرچاوکەوە زانی سوورەمری وڵی تا تۆ باکەم خوا تۆ بی لە فرعون قبول نەکرد وتی ئەو ئیستا ئیمانە مێنا بە خواکەی هارون و زەنانی وایە مە وتاوەڵا خۆ سەدام شایەتمانی هێنا یاخی خۆ تازە مردنەکەی بینی بۆ عەزرای لە بەرچاویا بوو پەتەکە تازە ئەشهد ان لا اله الا الله اشهد ان محمد رسول الله خۆر سڵی هەرو سید ڕیسە بووە لەم شاری هەولێرە من لە بیرمە تەلەبە بووم ڕۆژێکیان لە کولیە لەو حەیەکیان هێنا لەو حەیەکی گەورە سەد ناوە پیرۆزەکەی سەدام قاف موسڵمانێکی بە ناهەق کوشتبێ تۆبەی هەیە جوابی نایە و نازانم باوەڕ ناکەم خوا لێی خۆش بێ کە موسڵمان ئەم مەلایینی بە ناحەق کوشتووە وەڵا شاتمان نیە ناخۆ ئەخە مردنەکەی دیبوو یەکێ لە شەردەکانی تۆ بە ئەوەیە لە شەرتەکانی تۆ بە ئەوەیە پێشەوەی مردنەکە ببینی تۆ بگەڕی تۆ لای خوا ئەو دوو سێ سەعات پێش ئەوەی ملیکەن بە پەتەکە کابرای ئەمریکیی گەڕێتەوە لە حاڵەتێکی نەفسی بۆ هات لە تاو چەند دەرزیان لیا و هادییان کردەوە هاوارێک کردی کاکە یەک مەسئولی ئەمریکیم بۆ بێنن بە بۆش بڵێن پێی بگەێنن بڵێ سەدام ئەڵێ هەرچی ئیسمی هەیە بۆی قەتڵعامەکەم لە ناوێ بم بەس ئەدامم نەکە ئەوە دوو سێ سەعات پێشوی ئەدامی کەن پێی بڵێن هەرچی ئیسلامی هەیە بۆی قەتڵ عامەکە مەبەستیشی زیاتر پێش شیعەکان بوو هەمیانی بۆ قەتڵ عامەکە بە عێراقی وەک جاران بۆ تەختەکە بۆ بەزی عداڵەکە هێتا کە بۆیان نەکردی پەتەکە و بینی ئەیکەنە ملێ تازە بە تازە یەکێ لە شەرتەکانی مالەم یوغەرغیر و لە پێش ئەوەشا نەبێت کەوا خۆر لە خۆر ئاواوە هەڵبێت ئەمانە کۆمەڵێ مەرجن بۆ زەلامێک کە بێوێت تۆبە بکات اینجا گەنجێک یە دەڵێ مامۆستا گیان من زۆر گوناحم کردو بە ڕادەیە گوناحم کردو ئاوە ئاوە تۆ بڵێ یعنی گەشتە تۆ ئەترسم خوا لێم خۆش نەبێت هەرچی نوع گوناحێ کردومە ئاه لەو نوع کەسە هەبوو لە سەردەمی پێغەمبەر فاصل بەڵێ پیاوێکی پیرەمێر هاتە خزمەت پێغەمبەر فاصلم وتی یا رسول الله گوناح نەماوە نیکەم تۆ بە شمولی منەکە وتی تۆ شایەتمانە نێناوە وتی بەرە والله شایەتی مێناوە کە لا اله الا الله تۆش پێغەمبەری خوای ئەی محمد صلوات سلامی خوای لەسەر بێ ئێوتی دەی ئیسلام هەرچی ئەوەی پێشخۆی هەیە ئەیسڕێتەوە تۆ بەکردنیش هەرچی ئەوەی پێشخۆی هەیە ئەیسڕێتەوە کابرا بە اللە اکبر اللە اکبر پیرەمێردێ بوو تی هەرچی گوناحی تۆ تەسەوری کەی من کردومە خوای گەورە بەڕەحمە خوای گەورە ناوێت کەسمان عذابە خوای گەورە لە ما يفعل الله بعذابكم إن شكرتم خوا چی لە عذابی ئەو کاگەرەوە شکرانی خوا بکەن و ئیمان بێنن چی فادەیەکەکە خوای گەورە لێمان ببورێ لێمان خۆش بێ بەڵام ئەگەر بە شەرکی خۆمان شیاوی ئەو بین و خۆمان پیاوی ئەو بین حەزەکەم لە کۆتایی ئەم کۆڕەیە ئەوە بیر جەنابتان بێنمەوە قسە هەزارە دوانی بەکارە ئافرین بۆ کەسێ دوو قسە وەرەگرێ و بەس عملی پێکا و کاری پێکات خی تەبارک وە تەعالا نەوی تۆ بچن کێوی قولەی قافم بۆ بگرن داوای شتێکی لێ نەکردوین ئێمە نەتوانین جێبەجێکەین کۆمەڵی داواکاری بەسیت و ئاسانی لێ کردوین بۆ ئەوەی ئەوەی واجبە لە سەرشانمان بەجێ بێنین لە مقابلی چیان ڕەزامەنی خۆیان و بەهشتا ئێمە کەس فریامان ناکەوێ هەرچی بەرنامە پڕوپوچەکانی دنیا هەبوو زیاتر تینومان ئەکا ئەڵێ ئاوی دەریایە سوێرە قەدی سوێنێتی ئینسانی پێ ناشکێ تینوێتی مرۆڤەکان بەس لەو ڕووباری ئیسلامەیە ئەشکێ بەس لەو ئاوە زوڵاڵ و پاک و شیرینەی ئیسلام ئەشکێت خێر و بەرەکەت لە ژیانتا نامێنێ پیاو چاکانە یان و پیاو چاکی وابۆی و قەسەم بەخوا ئەگەر خوا لێم ڕازی بێت یا لێم تووڕە بێت لە ڕفتاری ژن و مناڵەکەمەوە زانم کە گوناحەکەم ژن و مناڵەکەم لێم عافیە بن هەر ژن و مناڵەکەم وڵا هەر بەوایەدا کە لەگەڵ لەگەڵ خوا ڕێکم سێرەکەم لە ماڵی شۆ لەگەڵ ژن و مناڵە بێدەنگ مشکلەشم لە ماڵا نامێنێت هەمووی بە گوناحی خۆمانە خوای گەورە پێمان ئەنوێنێ لە دنیاە جا ئومێدەوارم کە ئیشاءالله خوای تەبارەک وتعالی ئەم کۆڕە و چەندین کۆڕ و وتار و سیمینار و محاضراتی ئاوا یەک بە دوای یەکا بێن کە بێتە مایی ئەوەی کەوا ئەو خەڵکە مسلمانە بێدار بێتەوە بیکەن بە بیانوێک بۆ گەڕانەوە بۆ تۆبەکردن لەگەڵ خۆیان و نەفسی خۆیان پاکەنەوە خۆیان بۆ خۆی بۆی خۆی جارێ مرتابە ئینجا خۆشی بینی خۆی و بینی خوای تبارک وتعالی ئاوەدان کاتەوە چونکە ئەگەر خوا لێمان ڕازی بێ هەموو دنیا عاجز بێ مشکلە نییە بەڵام کە خوا عاجز بوو هەموو دنیاش لێ ڕازی بێ پولێ ناشی چونکە ئێمە کاکە بڕۆ تۆبە مەکە مەی مەگەڕێرەوە لای خوا بەقسەی خواش مەکە حسابی بۆ مەکە نعوذ بالله بەڵام دەعیبە ئەو هەوای خوا دروستی کردو هەڵی مەمشە ئەو ئاوەی خوا دروستی کردو مەی خۆرەوە ئەو ئەرزەی خوا دروستی کردو لە فەری مەژی ڕزق و نیعمەتی ئەو مەخۆ ماقولە تۆ لە ماڵی زەلانەکە بیت و ڕزق با و جێگە و کاتەوە هەموو شتێکشی بۆ بکات و ڕۆژ تا ئێوارە بێ ئەمری ئەو کەیت و جوێنی پێ بێ مەکێ لەکەی قبوڵەکە جا ئێمە ماڵی خەڵکیش نییە ئەمە خوایە من عەبدم و ئەو خوایە لەبەر ئەوە ئەوەندە ئەڵێم شەرمە بۆ ئینسان کە خۆی نەناسێ و پەروەردگارەکەشی نەناسێت ئێمە چنیە خۆڵین لە خۆڵ دروست بووین و ئەبوینەوە بە خۆڵ جا لەبەر ئەوە با قەیری خۆمان ببانین خۆمان لێ نەگۆڕێ و خۆمان لێ نەبێ بەخوا هەموو جار قسەیەک دەکەم ناشیرینیشە بەڵام بۆ ئینسان قەیری خۆی بزانێ کام زەلامەمان ئاوا لوتی بە ئاسمانا ڕۆشتووە دە سیارە لە پێشەوە ڕۆ دە لە دواوە و دەرگای بۆکێتەوە فەرمو فەرمو ئاوا سەیری دنیاکەەوە پێی وایە ڕۆحی و خەڵکام و بەدەستیەوە لەگەڵ ڕێز ماڵم قسەکەش ناشینێ بەڵام ناوسکی تەنەکەی پیسایی تایە ئەو بەچی خۆتی وا لێ گۆڕاوە کە ئەمریە بیتەوە بەچی بە ئاڵتون ئەو خەڵکا بێ بە قوڕ و بە خۆڵ تۆ بیتەوە بە ئاڵتون ناسکە تەنەکەی پیسای تیایە تۆ بەس بۆری میزە بگیرێ هەموو دنیا بیختۆ بێ بەخشی بەس بۆی نەجاتی بێ مێشولێ بچێتە گوێچکە تۆ هاواری دنیا لێ بەرزە بێت تۆ نەجاتی بێ پاروێ نان لە قورتا بگیرێ چاو ئاوە دەرە تۆقێ زوو فریان نەکەوێ بۆری هەنافە بگیرێ ئەخر کێی دوو خۆت بەچی لێ گۆڕاوە جا ئەوان وابن ئێمە هەر هیچ جا لەبەرەوە ئینسان قەیری خۆی بزانێ گەوری دەسەڵاتی خی گەورەش بزانێ داواکارم خی گەورە هیدایەتی هەمومان بعد ئەم گەنجانە بێدار بکاتەوە بەرو ئیسلامیان بگێڕێتەوە ئیشاءله ئەم ئومەتە عزیز کاتەوە بە ئیسلام خی گەورە بمان پارێزێ لەو بەرنامە پڕکوچانەی کە هێناویانە ئەیانێ بیکەن بە بەدینی ئیسلام و بیکەن بە قڕگی گەنجەکانمانە و تووشی تەسەمومیان پێ بکەن عقیدە و فکریانیان پێ تێکدەن چۆن ڕاهێنا لەسەرەوە ئەگەر بدەوێ بەرەو باشیش بڕۆی ئەبێ ڕای بێنی ڕاهێنانی ئەوێ نەفزەوە نیە یەکجار شتێکی لەگەڵا بکەیت و تر حەل بێ چاک بێ ئەبێ هەتا ئەو لەحظەی ئەمریت تۆ جیهادی لەگەڵا بکەیت ئەوە نییە بشتی تێکەیت و پاڵیتەوە شەیتان نەخەوتووە ئێمە نەفسێک هەیە لە ناخمانە هەرمانەیە بۆ خراپە شەیتانی گژێ بە گوێمان ناچێتێنێڵە بیکەم لێی غافڵ بیت تی ئەکەوی پیاوچاکان هەتا سەرە مەرگ لە کاتی ڕۆح دەرچوونیشانە لەو مەسەلەیە غافڵ نەبوون شەیتان هاتۆتە بنکڵیشەی توێتی ئای بەخوا باش دەرچووی لە دەرسم وتوێتی نا مەلعون ئەزانم بۆیە کە واڵێ بۆیەی تەواو پشت سار بێتەوە بڵێم ئەرە وەڵڵا نە با ڕۆحەکە دەرچی اینجا شەڕەکە کۆتایی پێاتوە کاکە نەفس دەبێ فێریکی ئەبێ جیهادی لەگەڵا بکەی ئەبێ بەردەوام ڕای بێنی وەکو چۆن مناڵێک گەورە ئەکەیت و ڕایێنی لەسەر کاری چاکە. لە کۆتایدا زۆر سوپاس بۆ مامۆستایان کە بە گشت پارانەشدانەوە